تا ڕادەیەک ئەیزانی بۆ سۆنیا ناوێرێ کتێبەکەی بۆ بخوێنێتەوە، هەرچەندە ئەمەی زۆر چاک ئەزانی کەچی زیاتر و زیاتریش بە ڕق و توڕەییەوە جەختی خوێندنەوەی لە سۆنیا کرد. زۆر باش ئەیزانی بۆ سۆنیا ئەوەندەی لا زەحمەت و دژوارە کە لایەنی دەروونی خۆی دەربخا. زانی کە ئەم دیاردەیە، چ لە ئێستا و چ لە ڕابردوودا بەشێک لە ژیانی ئەوی پێکێناوە ڕەنگە هەر لە بچکۆلایەتیەوە واتە لەو کاتەوەی کە سۆنیا لە ناو خێزانەکەیدا و لە پاڵ باوکە نەگبەتەکەی و باوەژنە غەمگین و دێوانەکەی دەستی ڕۆژگار لە نێو مناڵی برسی و هەراوزەنا و سەرکۆنەی دزێودا ژیا ڕەگی تیا داکوتابێ، بەڵام لە هەمان کاتدا لەوە گەشت و تەواو دڵنیا بوو کە هەرچەندە لە کاتی خوێندنەوەدا سۆنیا ئازاریە چەشت و ئەدوت ترسی شتێکی هەیە کەچی لەگەڵ ئەمانیشدا و لەگەڵ ئەو هەموو غەم و خەفەتەدا کە هەیبوو سۆنیا بە ئارەزوێکی پڕ و دەردناکەوە ئەیویست ئنجیلەکە بخوێنێتەوە بە تایبەتیش بۆ ئەوی بخوێنێتەوە بۆ ئەوەی گوێی لێبێ بێگومان هەر ئێستایش ئیتر چیە بێ باب بێ. ڕاستکۆلنیکۆڤ مانەی لە چاوی سۆنیا و لە پەشۆکانەکەیدا خوێندەوە سۆنیا بەسەر خۆیدا زاڵ بوو جیرانی گەروی لە کاتی یەکەم خوێندنەوەی ئاەتەکاندا وەلانا و کەوتە خوێندنەوەی فەصلی یانزەهەمی ئینجیلی یوحەنە تا گەشتە ئاەتی نۆزدەمین کاڵێ گەلێک لە جولەکەکان هاتبوونە لای مرتا و مریەم بۆی پرسە و سەرخۆشی مەرگی براکانی لێ بکەن کە مرتا بیستی مەسیح دێ بۆ پێشوازی لێکردنی ڕۆشت و مریەم لە ماڵ دامایەوە مرتا بە مەسیحی وت بەڕێز ئەگەر تۆ لێرە بوویتایە براکەم نامرد بەڵام ئێستایش هەر ئەوە زانم کە تۆ چی لە خوددا بخوازیت خوا پێتێ بەخشێ لێرەدا سۆنیا وەستا چونکە هەم شەرم دایگرتە بوو هەم دەنگی ئەلەرزی و ئەیبڕی پاشان دەستی پێکردەوتی عیسا وتی براکەت هەڵستێتەوە مەرتا وتی ئەزانم لە قیامەتدا لە ڕۆژی دوایی داخڵەسێتەوە عیسا وتی من خۆم ڕۆژی دواییم و ژیانم هەر کەس بڕوا بە من بێنێ ئەگەر مردویش بێ زیندوە بێتەوە هەر کەسێکیش زیندوو بێت و بڕوا بە من بێنێ هەرگیز نامرێ ئایا تۆ بڕوات بەمە هەیە ژنەوتی لێرەدا سۆنیا بە زەحمەت و ناخۆشیەوە هەناسەی تازە کردەوە هەر وشێکی بە توانا و بەڕوونی وەک لە ناو خەڵکیدا دان بە گوناهی خۆی دابنێ دەستی کردەوە خوێندنەوە مەرتاوتی بەڵێ گەورم من بڕوادارم تۆ مەسیحی کوڕی خدایت کە ڕەوانەی دنیا کراویت سۆنیا چرکێک وەستا و ویستی سەیری ڕاستکۆلنکۆفکە وەلێ خێرا خۆی گرتەوە و کەوتەوە خوێندنەوە ڕاسکۆڵنیکۆف بێ جوڵە دانیشتبوو بێ ئەوەی ڕووەر بگێڕێ لە کاتێکدا کە پاڵی بە مێزەکەوە دابوو لە سوچێکی ڕوانی و گوێی تەکاندبوو تا گەشتە ئاەتی سیودو کاڵێ مریەم کە گەیشتە و شوێنەی ئیسای لێبوو بەسەر قاچی داکەوت و پێیوت گەورم ئەگەر لێرە بوویتایە براکەم نامرد ئیسا کە بەو گریانە و ئەوی بینی و جولەکەکانیش کە لەگەڵی داهاتبوون گیانی هاتە جۆش و خرۆشوتی لە کوێ داتان ناوە؟ وتیان، بەڕێز، وەرە و تەماشای بکە. عیسا گریا. جولەکەکان وتیان، بڕوانن چەندی خۆشویستووە. هەندێکیشیان وتیان، ئەمەی کە کوێری چاگە کردەوە، نەیتوانی فەرمانی نەمردنی ئەم پیاوە بدا؟ ڕاسکۆلنیکۆف گەڕایەوە لای سۆنیا و بە شپرزەیی لێی ڕوانی. بەڵێ هەروایە بەڕاستیش سۆنیا هەموو لەشی کەوت بۆ لەرزین و مچڕکی پێدا هات ڕاستکۆنییکۆف چاوەڕێی ئەمە بوو سۆنیا لە خوێندنەوەکەیدا لەو چیرۆکە نزیکە کەوتەوە کەمانایی معجززەیەکی گەورە و بێوێنەی لە خۆگررت بوو هەستی سەرکەوتنێکی مەزندای گرت بوو لەرینەوەی دەنگی لە زرنگانەوەی کانزایەکە چوو خۆشی و سەروەرێکی لێ هەڵسا کە توانایەکی تایبەتی پێبەخشی ئەدوت دێڕەکانی پێش چاوی تێکە چرژێن چونکە بەرچاوی ڕەشە بوو وەلێ ئەوەی ئەی خوێندەوە لەبەری بوو لە دوایەتدا ئەو کەسەی توانی چاوی کوێر چاوکاتەوە سۆنیا دەنگی نزم کرد زۆر بە گەرمی بەرجەستەی گومان و سەرزەنشتی ئەو کەسە بێ بڕوا و ئەو جوولەکە کوێرانەی کرد کە هەر ئێستا واتە لە دوای ئەو چرکە ساتەوە وەگەوانەی هەورە تریشقە لیانەدا ئەکەونە سەرزەوی ئەگرین و ئیمانە هێنن سۆنیا حەزیەکرد کە ئەو ئەوی نابینا و بێ بڕوا ئێستا گوێی لێ بێ بڕوا بێنێ بەڵێ بەڵێ هەر ئێستا هەر ئێستا وای لێ بێ سۆنیا لە خۆشی ئەم چاوەڕوانیەدا هەموو گیانی ئەلەرزی ئیسایش کە لە خۆی داگەلێک بێزار بوو هاتەنزی گۆڕەکەەوە گۆڕەکە شکەوتێکی بچکۆلە بوو بەردێکی نرا بۆ سەر عیسا وتی بەردەکە لادەن مرتای خوشکی مردووەکە وتی گەورم ئێستا ئەو بۆنی کردووە چونکە چوار ڕۆژە نێژراوە سۆنیا زیاتر دانی بە وشەی چوارەکە دانا و کەوتەوە خوێندنەوە ئیسای ژوتی بۆ پێم نەوتیت ئەگەر بڕوا بێنیت شکۆمەندی خواوەند ئەبینی پاشان بەردەکان لەسەر کونەکە لابرد ئیسا چاوی لە ئاسمان بڕیوتی باوکە سوپاستەکەم کە گوێت لێگرتم ئەمزانی تۆ هەمیشە گوێ لە قسەمەگریت بەڵام لەبەر خاتری ئەمانەی لێرن ئەمەموت بۆ ئەوەی بڕوا بهێنن کە من ڕەوانەکراوی لای تۆم کە ئیسامەی وت بە دەنگی بەرز هاواری کرد ئیلیازەر، وەرە دەرەوە. ڕاست مردووە کە هاتە دەرێ. سۆنیا لە کاتێکدا کە گیانی ئەلەرزی و مچڕکی پێدا هات، بە خۆشی و سەرکەوتنەوە وشەکانی خوێندەوە. ئەدوت، ئەوەی کە ئەیخوێنێتەوە بە چاویش ئەیبینێ. دەست و پێی لە کفنەوە پێچرابوو، دەم و چاویشی بە دەسماڵێک. ئیسا پێی وتن، بیکەنەوە تا بڕوا. گەلێک لەو جولەکانەی لەگەڵ مریەم داهاتبوون کە کارەکەی عیسایان بینی باوەڕیان پێهێنا. سۆنیا لەوە زیاتر چیتری نەخوێندەوە و نەیشێ توانی بیخوێنێتەوە. ئینجیلەکەی داخست و خێرا لەسەر کورسیەکە هەستا. بە چەند وشەیەکی دابڕ دابڕ و دڵکارانە کەوتە ورتە ورت وتی، هەستانەوەی ئیلیارس تەواو بوو. سۆنیا بێ جوڵە ڕووی وەرگێڕابوو، وەستا، وەک ئەوەی نەوێرێت یان شەرم لە ڕوانینی ڕاسکۆڵنیکۆف بکا، وابوو. هێشتا هەر ئەلەرزی. مۆمی ناو مۆمدانەکە لە کۆتاییدا بوو. لەو ژوورە هەژارانەیەدا هێشتا ڕووناکی ئەدایە سەر بکوژێک و سۆزانییەک کە بە شێوەیەکی سەرنجڕاکێش و سەیر لە دەوری کتێبی نەمر کۆببوونەوە. پێنج دەقیقە یان زیاتر تێپەڕی، لە پڕا ڕاسکۆنیکۆف ناوچاوی پێکادا و لە سۆنیا نزیک کەوتەوە. بە دەنگی بەرز وتی من هاتووم لەباری کارێکەوە لەگەڵتا بدوێم. کچە بێدەنگ چاوی تێبڕی. ڕوانینەکەی ڕاسکۆلنیکۆف گەلێک وشک و هیچ مانایەکی تیا نەئەبینرا. وتی ئەمڕۆ من وازم لە کەس و کارم هێنا. دایکم و خوشکم من ئیدی ناگەڕێمەوە بۆلایەن بە تەواوی پەیوەندیم لەگەڵیانا بڕی. سۆنیا بە سەرسامیەوە پرسی بۆ؟ ئەو دیمانەی کەمێک لەمەو بەر لەگەڵ دایک و خوشکی ڕاستکۆنییکۆفدا کردبووی کاریگەرێکی هێن لە ڕادەبەدەری لەسەر دانابوو کە خۆیشی نەیەتوانی دیاری بکە بۆیە هەواڵی ئەو پەیوەندی بڕینەی زۆر بە لاوە سەیر بوو. لاوەکە لە سەر قسەکانی ڕۆشت وتی ئێستا من هەر تۆم هەیە، وەرە با پێکەوە بڕۆین، من هاتوومەتە لات، ئێمە هەردووکمان نەفرەت لێکراوین، وەرە با پێکەوە بڕۆین. پاشان هەنگاوێکی بۆ دواوە ناو بەترسەوتی بۆ کوێ بچین ڕاستکۆڵنییکۆڤتی من چوزانم تەنیا ئەوەندە زانم کە منە تۆ یەک ڕێگامان هەیە لەمە تەواو دڵنیام و هیچی دی هاو ئامانجیشین سۆنیا لێ ڕوانی و لە هیچ تێناگەیشت تەنیا ئەوەیە زانی کە ڕاستکۆلنییکۆف گەلێک داما و ئەو پەڕی بەدبختە لاوەکە بەردەوام وتی هیچ کامێک لەوانە ناتوانێت لە تۆ تێبگات تەنانەت ئەگەر زۆر هەوڵی تێگەیاندنیشیان بدەیت بەڵام من لێت گەیشتووم پێویستم پێتە و هەر لەبەر ئەمیش هاتوومەتەلات سۆنیا لەبەرخۆتی لێت تێناگەم. ڕاسکۆلنیکۆف وتی، دوایی تێگەیت. بۆ تۆیش وەک منت نەکردووە؟ تۆیش لە یاسات دەرچوویت و توانیشت پێشێلی بکەی. تۆ خۆت کوشتووە. ژیانی خۆتت داوە بە ئاودا. ژیانی خۆت، وەلێ جیاوازی نییە. تۆ توانی بە عەقڵ و ڕوحت بژی. وەلێ ئەنجامت بەرەو مەیدانی سنایە. بەڵام تۆ بەرگە ناگری. ئەگەر بە تەنیایش بمێنیتەوە شێتەبی. منیش هەروا. تۆ ئێستا لەوە چیت عەقڵت لە دەستدابێ. کەواتە. بۆ بڕیار نەدەین ئەبێت پێکەوە بە ڕێگایەکدا بڕۆین با بڕۆین. سۆنیا کە لە قسەکانی ڕاستکۆنیکۆف بە تەواوی سەراسیمە بووتی بۆ تۆ بۆ ئاڵیت ڕاستکۆنیکۆڤتی بۆ لەبەرەوەی نابێت هەر ئاوە بمێنیتەوە لەبەر ئەمە ئاخرە بێت دڵکارانە و بەدیدێکی کراوە بڕیار بدەیت و چارێک بدۆزیتەوە نەک وەک مناڵ بگریت و هاوار بکەیت کە خوا ناهێڵێت باشە ئەگەر بەیانی تۆیان برد بۆ خستەخانە چی ئەبێ ئەوی تر کە ئاوەزی ناجۆرە و نەخۆشی سیلی لەگەڵدایە و بەم زوانە ئەمرێ ئەی مناڵەکان چۆن بۆ پۆلێچکایش نامرێ بۆ تۆ هەر لێرە لە گۆشە و کەناری شقامەکاندا مناڵانێکت نەدیوە کە دایکیان بۆ دەرۆزەکردنی نردبن منەزانم ئەو دایکانە لە چۆ چۆ نەژین لەم ژینگەیەدا مناڵ ناتوانێ وەک مناڵ بژی لێرە مناڵی حە ساڵان بەرەڵا و دز دەرەچن ئەگەرچی مناڵ وێنەیەکی مەسیحە فریشتەی خۆیان لەگەڵدایە عیسا فەرموێتی ڕێزیان لێ بگرن و خۆشتان بوێن چونکە ئەوان ئایندەی مرۆڤایەتین سۆنیا کە خۆ بەخۆ گریا و بەتوندی دەستی هەڵەگلۆفت دووبارەی کردوتی باشە چی بکەین چی ڕاستکۆڵنی کۆفتی چی بکەین ئەوەی کە بێت بشکێت پێویستە یەک جار و بۆ هەتا هەتا بشکێنرێت ئاماکەین و ئازارەکەی چێژین چۆن تێناگەیت دوایی تێگەیت ئازادی و دەسەڵات دەسەڵات گرنگە بەسەر هەموو بوونەوەرە لاوازەکاندا بەسەر ئەم لایەنەی مێرولەکاندا ئەمە ئامانجە لەبیرت نەچێ ئەمە دواوشەیە کە پێتیڵێن ئەگەر سبەی نەهاتم خۆت هەموو شتێک ئەبیستیت و ئەو ساقسەکان و بیر بکەوێتەوە پاشانی ڕۆژێک دوای ساڵانێک بە درێژایی تەمەەن لەوە گەیت کە مەبەستم چی بووە ئەگەریش بەیانی هاتم پێ دەڵێم چێلی زافتای کوشتووە خوات لەگەڵ. سۆنیا لە ترسا لەرزی و لە حاڵێکدا کە مچڕک بە لەشی داگەڕا تەماشای ڕاستکۆلنیکۆفی کرد وتی، بەڕاست تۆ زانی کێ کوشتێتی؟ ڕاستکۆلنیکۆڤتی ئەی زانم و ئەیشی لەم بە تۆ تەنیا بە تۆ من تۆم دەست نیشان کردووە بۆ ئەوە نەهاتوومەتە لات داوای لێبوردنت لێ بکەم بەڵکو تەنیا بۆ درکاندنی مەبەستەکە ماوەیەکە تۆم بۆ ئەوە دەستنیشان کردووە کە ئەو شتت پێ بڵم هەر لەو کاتەوە کە باوکت لەباری تۆ قسەی لەگەڵدا ئەکردم و هێشتا لیزاابێت تا زیندوو بوو من بیرم لەمە کرد بۆ خوات لەگەڵ تەوقم لەگەڵ تامەک تا بەیانی ڕاستکۆلنییکۆف چوە دەرەوە سۆنیا وای تەماشا کرد ئەتوت لە شێتێک گەڕوانێ وەلێ خۆشی لە شێتە کرد و هەستیش پێ کرد سەری گێژی خوارد خوایە ئەو چۆن ئەزانێ کێ لیزابێتای کوشتووە ئەم قسانی ئەو چمانایەکیان هەیە سەیرە زۆر سەیرە بار حاڵ بە عقلیدا نەچوو نا بە هیچ جۆرێک ئاخ دیارە ئەو زۆر بەدبختە وازی لە دایک و خوشکی هێناوە بۆ چی ڕووی داوە چ بڕیارێکی داوە بەڕاست ڕاستکۆنیکۆف چی پێوت؟ پێی ماچ کرد وتی بەڵێ ئەوەی بە ئاشکراوت کە ئەو ناتوانێت بەبێ من بژی ئەخوایە بە درێژایی ئەو شەوە سۆنیا لەرزوو تا دایگرت بوو هەندێک جار لە خەو ڕاست دەبوو ئەگریا دەستی هەڵگلۆفت و جاری تریش سەر لە نوێ ئەکەوتەوە نێو خەوێکی بیمارانە بوو پۆلێچکا و کاترینا ئیڤانۆڤنا و لیزاڤێتا و خوێندنەوەی ئینجیل و ئەو ئەوی بە ڕەنگی پەڕی و دەم و چاوی ئاگرینەوە لە خەونی دابینی کە پێی ماچەکات وڵێت ئاخ خوایە لە پشت دەرگاکەوە لای ڕاست لە دوای هەمان ئەو دەرگای و کە ماڵەکەی سۆنیایی لە ماڵی خات و گرتۆت ڕسیێلخ جیاکردەوە ژوورێکە بوو ماوەیەک بوو چۆڵ و بەشێک بوو لە خانووەکەی خات و ڕسیێلخ کە بە کرێ دا. بۆ ئەو مەبەستە ئاگاداری و پۆستەری بە دەرگای هاتنە ژوورەوە و شووشەی ئەو پەنجەرانەوە نابوو کە بەسەر ڕووبارەکەدا ئەیانڕوانی. سۆنیا دەمێک بوو کە ئەو ژوورە بە خاڵی و بێ کرێ گرتە بزانێ، وەلێ بە درێژای و قسانی لەگەڵ ڕاسکۆلنیکۆفدا کردبیان، لە پشت دەرگای ژوورە چۆڵەکەوە جەنابی سڤیدریگایلۆڤ وەستابوو و گوێی گرتبوو. کە ڕاسکۆڵنیکۆف چووە دەرێ، سفیدریگایلۆڤ وەستا و بیری کردەوە و لەسەر نووکی پەنجە گەڕایەوە ژوورەکەی خۆی. کورسییەک هێنا و بێدەنگ لەبەر ئەو دەرگایە داینا کە ئەچووەوە سەر ژوورەکەی سۆنیا. گفتوگۆکەی زۆر خۆش و سەرنجڕاکێش هاتە پێش چاو. ئەمەندەی لاخۆش بوو، کورسییەکەی بۆ ئەوە هێنا کە دوایی، با بڵێین بەیانی، جارێکی تر تووشی ناڕەحەتی نەبێت و سەعاتێک بە پێوە بوەستێ، بەڵکوو بارێکی ئاسانتر بۆ خۆی فەراهەم بێنێت و، کە بەیانی ڕۆژی دوایی لە سەعات یانزەی ڕێکدا ڕاستکۆلنییکۆف گەیشتە بەشی پۆلیس و لە نووسنگەی لێکۆڵینەوەدا داوای کرد هاتنەکەی بە پۆرفێری پترۆڤچ ڕابگەێنن زۆر سەیری پێهات کە تا ماوەی کەس پێشوازی لێ نەکرد نزیکەی دە دەقیقا تێپەڕی تا بانکرا ئەو وا بەتەما بوو زۆر زوو بە دەنگی ئۆبێن لە ژووری چاوەڕوانیەکەدا وەستابوو، خەڵکی بە بەردەمیدا ئەهاتن و ئەچوون و پێ ناچوو مەبەستیان بێ لە ژوورێکی تردا کە لە ژووری نووسینگەکەی ئەکرد، چەند نووسەرێک دانیشتبوون و شتیان ئەنووسی، دیار بوو هیچ یەکێک لەوانە نەیانەزانی ڕاستکۆلنیکۆف کێیە و چییە. ڕاستکۆلنیکۆف بە دوودڵی و گومانەوە چاوی بە دەوری خۆیدا گێڕا بۆی بزانێ هەواڵگرێک یان سیخوڕێک لەو ناوەدا نییە کە چاودێری ئەم بکا، نەوەکە هەڵبێ وەلێ هیچی لەو بابەتی نەدی تەنیا کارمەندی بچووکی ئەبینی کە سەرگەرمی کاری خۆیان و هەندێک کەسی تر وەلێ کەس گەنترین کاری بەو نەبوو بە جۆرێک کەی توانی بارەزوی خۆی بۆ هەر جێگایەک پێ بڕوە تا هات بیرێک زیاتر و زیاتر لەسەریدا ڕەگیدا کوتا بیری ئەوەی ئەو پیاوە بە نهێنی دوێنێ کات بوو تارمایە و لە ژێر زەوی و هەڵتۆقیەوە بەڕاستی هەموو شتێکی دی بوو هەموو شتێکی زانی خۆگەر وابواە ئەیان هێشت ئەو واتە ڕاستکۆنییکۆف ئاوا لێرانە داسوودە بستێت و چاوڕوان بێ ئای لێگەڕان تا سادیانزە چاوەڕێ بکەن تار کاتێک دڵی ویستی بارەزوی خۆی بێت بۆ لایەن ڕەنگە و کەسە تا ئێستا هەواڵەکەی نەگەیاندبێ یان هەر لە بنەڕەتەوە شتێک نازانێت و بە چاوی خۆی هیچی نەدیوە جا چۆن ئەبوو بیبینێت؟ کەواتە شێت ڕووداوەکەی دوێنێ شەو کە بەسەریدا یانی بەسەر ڕاسکۆلنیکۆفدا هات، بێجگە لە تارمای و خەونێک چیتر نەبووبێت و تەنیا خەیاڵی نەخۆش و دەمارگیرییەکەی ئەم ئاوا گەورە و گرنگی کردبێ. ئەم هەستە لە دوێنێ شەوە خۆی بەسەر. بیری ڕاستکۆنیکۆڤ داسەپاندبوو لەو کاتەوە کە ترس و نائومێدێکی زۆری تێگەڕابوو کە ئێستا هەموو ئەو شتانەی لە بیری خۆی داشەن و کەوە کرد و خۆی بۆ جەنگێکی تازە ئامادە کرد لە ناکاوێکدا هەستی کرد ئەلەرزێ ئەم دەرزینە تەواو خرۆشاندی چونکە وای لێکدایەوە لە ترسی ڕوبەڕوبوونەتی لەگەڵ پۆرفێری پیتۆڤچی نەفرەتیدا لە هەمووی ناخۆشتر بۆی ئەوە بوو جارێکی دی لەگەڵ ئەو زەلامەدا ڕووبەڕوو بێتەوە هەستیە کرد ڕقێکی بێندازەی لێتی و ترسی ئەوەی بوو ئەو ڕقە زۆرە ببێتە هۆی ئەوەی کە خۆی تێوە بگلێنێت خستی ڕقەکەی لەرزینەکەی نەهێشت ڕاستکۆلنییکۆف خۆی ئامادە کرد تا بە قیافەیەکی سارد و جەسورانەوە بڕواتە ژوورەکە بڕیاریشی دا تا بتوانێ بێدەنگ و هێور بێت و هەرچۆنێک بوو ئەمجارە بەسەر ئارەزووە نەخۆش و دەمارگیریەکەی خۆیدا زاڵ بێ ڕێک لەو چرکە ساتەدا بۆ لای پۆرفێری پیتۆڤچیان بان کرد لەو کاتەدا پۆرفێری پیتۆڤچ بە تەنیا لە ژووری نووسنگەکەیدا بوو ژوورەکەی نەبچووک بوو نەگەورە لە بەرامبەر قەنەفێکدا کە بە مشەمایەک باندرابوو مێزێکی گەورەی نووسین بەرچاوە کەوت لە سوچەکیشدا دۆڵابێک و چەند کورسێک دیار بوون هەموو ئەمانە مڵکی دەوڵەت و لە دارێکی زەردی وارنیش کرا و دروست کرا بوو لە سوچێکی تردا لە دیواری دواوە یان باشترە بڵین لەو تیغەی لە کۆتایی ژوورەکەدایە دەرگایەکی داخراوەیە لەو لاترەوە لە پشت تیغەکەەوە ئەبوو ژووری تر هەبێ هەر کە ڕاسکۆلنیکۆف چوو ناوە، پۆرفیری پیترۆڤیچ یەکسەر ئەو دەرگای داخست کە لێوە چوو بۆ ژوورێ و هەردووکیان بە تەنیا مانەوە. پۆرفیری بە ڕووی خۆش و پێشوازێکی گەرمەوە خۆی بۆ میوانەکەی دەرخست بەڵام هەردوای چەند دەقیقەیەک ڕاستکۆلنییکۆف بەپێ هەندێک نیشان و بەڵگە لەوە تێگەیشت کە پۆرفیری پەشۆکاوە وەگەوەی لە پرێکدا لە بیرکردنەوەیان کردبێ یان بە سەرکارێکی تایبەتی و نهێنیەوە بووبێ پۆرفیری دەستی بەرەو لای میوانەکەی درێژ کرد و تی، بەه بەه، گەورە و بەڕێز، ئاخری تۆیش لەم ناوە هاتیت، باشە بەڕێز، فەرموو دابنیشە، ڕەنگە پێت خۆش نەبێ بە ناوی قوربان و گەورە و بەڕێزەوە بانگت بکەم، داوای لێبوردنت لێکەم، ئەمە بە بێئەدەبی و زۆر خۆییانە مەزانە، فەرموو لەسەر قەنەفەکە دابنیشە. ڕاسکۆلنیکۆف بێ ئەوەی چاوی لەسەر هەڵبگرێ دانیشت. واژەکانی لەم ناو هاتن و داوای لێبوردن کردن لە بەکارهێنانی زمانی خۆییانە و یەک دوو وشەی فەڕەنسی و شتانی تریش هەموو نیشانەکی ئاشکرا بوون. لە پڕێکیشدا بە دوودڵییەوە بیری کەوتەوە. ئەو هەردوو دەستی بۆ لام درێژ کرد، بەڵام هیچیانی نەدامێ و کێشانیەوە. هەردووکیان لە چاودێریکردنییەکا بوون، بەڵام کە نیگایان بەر یەکدی کەوت، هەردووکیان بە خێرایی بروسکە بۆ لایەکی تر ئەیان گوێزایەوە ڕاستکۆڵنییکۆڤوتی من لەبارەی سعاتەکەەوە نامەیەکم بۆ هێناویت فەرم و بیبینە بزانە باش نووسراوە یانە بێت جارێکتر بینوسمەوە پۆرفێری پیتۆڤچ وەگەوەی پەلەی ڕۆشنی بێوتی چی نامە بەڵێ بڵێ نیگەران مەبە هەروایە دوایەم قسانە نامەکەی لێوەرگرت و خوێندیەوە لەگەڵ خستنە سەرمێزی نامەکەدا بە هەمان پەلە پەلی پێشوەوتی باشە هەر ئەمەیە و هیچی تری ناوێ ئەوسا دوای چرکە ساتێک لە کاتێکدا کە دەربارەی کارێکی دیە دووە دووبارە نامەکەی لە سەرمێزە کاڵگەت و خستێ سەرمێزی نووسینەکە ڕاستکۆنییکۆف کەوتەوە قسەکردنوتی وابزانم دوێنێ تۆ ئەدویست لە من بەڕسمی لەبارەی ناسیاویم لەگەڵ ژنە کوژراوەکەدا پرسیار بکەی لەو کاتەدا کتوپڕ وەک بروسکەوەی بە بیردا هات کە بۆ هەر لە خۆمە وشەی وابزانم بەکارێنا، بەڵام هەر زوویش وەک بروسکە بیرێکی تری بەسەردا هات. باشە جا بۆ ئەوەندە لە وشەی وابزانم بترسم؟ لە پرێکدا هەستی کرد پەیوەندی کردنی بە پۆرفیریەوە و ئەم چەند قسە و یەک دوو نیگایە لە یەک کاتدا هەموو ئەم دڵە ڕاوکێ و ترسەی لێکەوتۆتەوە. بارێکی گەلێک ترسناکە. دەمارم ئەهاڕێ و نیگەرانیم ڕوو لە زیادییە.